بە شوکرانەی مردنی دایکی فیرعەون شەرابیان نۆشیە و هاواریان ئەکرد ئێمە لە شەڕی جادووگەران ڕزگار بکەن ئامی بۆ ئەوی خەڵکەکە ڕازی بکا پێنج جادووگەری ڕەشپێستی لە کۆشک دەرکرد کە یەکێکیان ژنێکی زۆر قەڵەو بوو خەڵکی لە پڕێکا ڕژانە سەریان و لەگەڵەوەشدا کە قولە ڕەشەکان جادووگەر بوون بەڵام نیانتوانی بەهۆی جادووەکەیان خۆیان ڕزگار بکەن و لەوێدا کوژران لە پاش مردنی ئەوان ئامی هەموو ئامرازەکانی جادووگەری ئەوانی تێکشکاند و ئاگری تێبەردا و من بەم ڕووداوە دڵگران بووم چونکە حەزمەکرد کە بزانم ڕەشپێستەکان چ جۆرە دەرمانێ بەکارەهێن و چۆن خەڵکی چاگەکەنەوە لە کۆشکی پاشایەتیدا هیچ کەسێ بۆ مردنی تی ئی و جادووگەرەکانی نەگریا و نەهاتنە دیار سەری و تەنها شازادە خانمی باکتاتون کچی تی ئی خۆی گەیاندە دیار سەری دایکی ئەمە ئەو کچە بوو کە تیی بە منی وت ئەوم بەر لە فیرعەون بووە و من تا ئەو کاتە ئەوم نەبینی بوو. شازادە خانم باک تاتون کاتێ کە منی لە نزیک تەرمی دایکیەوە بینی پرسی ئایە تۆ سینۆهەیت؟ وتم بەڵێ. وتی ئایە تۆ نەتەتوانی ڕێگە لە کوشتنی ڕەش پێستەکان بگری؟ وتم باک تاتون خۆتەزانی کە من لە تەبەسدا هیچ هێز و دەسەڵاتێکم نییە و لەم شارەدا دەسەڵات لە دەستی ئامی کاهینی گەورەی پەرستگای ئاتون و هورم هەبی فەرماندەی سوپای میسرە و ئەگەر من بۆ بەرگری کردن لە ڕەشپێستەکان کارێکم بکردایە خۆشم ئەکوژرام بەبێ ئەوەی کە کوژرانم ڕێگا لە کوشتنی ئەوان بگرێ چونکە خەڵکی لە بەرەوەی کە من پزیشکی فیرعەونم وا بیرەکەنەوە کە من لەگەڵ دایکتدا هاودەست بوومە و دوژمنایەتی خوای پێشوو ئەکەم شازادە خانم قسەکەی منی سەلماند و وتی ئەم داماوانە هیچ تاوانێکیان نەبوو نایانەویست جادووگەری بکەن و ئەگەر ئازاد بوونایە ئەگەڕانەوە دارستانەکانی خۆیان و لەوێدا ئاژیان چونکە ئەوان لە ئاژەڵەکانی دارستانە چوون و نەیانەتوانی لە شاردا بژیەن و دایکی من بە زۆر ئەوانی لەم شارەدا ڕاگیر کردبوو لە ژێر زەمینەکانی ئەم کۆشکەدا دەست بەسەریانی کردبوو من پێم سەیرە کە چۆن هورم هەب ڕێگەی لە کوشتنی ئەوان نەگرت پاشان شازادە خانم سەبارەت بە ژن نەهێنانی هورم هەب دوا وتی من پێم سەیرە کە بۆچی ئەم پیاوە ژن ناهێنێت کە ببێتە خاوەن سەر خێزانێکی زۆر وتم کەسانی تریش ئەم پرسیارەیان لە من کردووە و من وەڵامی ئەوانم نەداوەتەوە بەڵام وەڵامی تۆ دەمەوە چونکە وەڵامەکە پەیوەندی بە تۆ هەیە هورم هەب لە دوای ئەوەی کە هاتە تەبەسە و بۆ یەکەم جار هەنگاوی نایە ناو ئەم کۆشکەوە چاوی بە تۆ کەوت و کاتێک کە جوانی تۆی بینی ئیتر نەیتوانی سەیری هیچ ژنێکی تر بکە چونکە هەر ژنێکی ئەبینی ناشرین ئەهاتە پێش چاوی و لەبەر ئەوە تا ئەمڕۆ نەیتوانی وە لەگەڵ هیچ ژنێکدا گۆزە بشکێنێ بەڵام تۆ باکتاتون بۆچی شووناکەیت و نابیتە خاون مناڵی زۆر مەگەر تۆ نازانی کەدار هەمیشە هەر گوڵ و میوە نادات و ڕۆژێک دێت کە باشترینی دارەکان کە لە لیتاوی ڕووباری نیلدا گەشەیان کردووە لە گوڵ و میوە گرتن ئەوەستن؟ باگتاتون وتی سینۆهە تۆ ئەزانی کە خوێنی من خوێنی دەسەڵاتدارێتی واتە لە خوایەکانە و شەریفترینی گەورەکانی میسریش بۆ هاوسەرێتی من بچووکن جا نەخوازە هورم هەبوو تەنها یەک کەس شایستەی ئەوەیە کە ببێتە مێردی من و ئەویش فیرعەونی برامە بەڵام فیرعەون نەفرتیی هێنا، سەرەڕای ئەمەش خۆم حەزم بە شووکردن نییە، چونکە بیستوومە کە پیاوەکان کاتێک کە ئەیانەوێت لەگەڵ ژناندا کۆ ببنەوە دڵڕەقی بەکارەهێنن و لە هەندێ لە ژنەکانیشم بیستووە کە ئەو لەزەتەی کە ئەڵێن ژن لە کاتی ڕابواردن لەگەڵ پیاودا ئەیکا زیاد پیاهەڵدانە و لە لەزەتی خواردن و نۆشینەوە زیاتر نییە. کاتێ کە باب تاتون بەم جۆرە قسەیە کرد من ئەم ڕوانیە ئەو هەستم کرد دەم و چاوی سور هەڵگەڕاوە و بە خێرایی هەناسا دات و تێگەیشتم کە باوەڕی دەرونی ئەو سەبارەت بە پیاوان جگە لەو شتەیە کە ئەیڵێت و لەبەر ئەوەی کە زانیم شازادە خانم لەزەت لەم قساناکا درێژەم بە قسەکانم دا وتم باک تاتون ئەو دڵڕەقەی کە پیاوان لە کاتی ڕابواردن دا بەرامبەر بە ژنانەیکەن دڵڕەقی ڕاستەقینە نییە، بەڵکو بەهۆی خۆشەویستی زۆری ئەوانە و هەموو ژنەکان حەزیان بەم دڵڕەقییەیە، بەڵام لەبەرئەوەی کە هورمهب هێشتا لەگەڵ هیچ ژنێک گۆزەی نەشکاندووە لە کاروباری ڕابواردن لەگەڵ ژناندا، لەگەڵ مناڵێکدا جیاوازی نییە و ژنەکە ئەتوانێت بە هەر شێوەیەک کە حەزی لێبێت پەروەردەی بکا بۆ ئەوەی بەپێی ئارەزووی ئەو لەگەڵیدا هاوسەرین بێ. تۆش ئەتوانی هورم هەبی بەهێز و دلێر بە جۆرێک لەگەڵ خۆتدا بە نەرمی و ئارامی ڕابهێنی کە کاتێ لەگەڵتدا بەسەرەبا وا هەست بکەی کە پەڕی سینەی مراوی بە لەشتدا ئەهێنێت. باکتاتون وتی سینۆهە من حەز ناکەم کە تۆ باسی هورم هەبم بۆ بکەی چونکە ئەو لەسەر خاک لەدایک بووە و لە ڕەچەڵەکێکی ڕەسەن نییە و من حەزم بە ناوەکەشی نییە و جگە لەوەش ئەم گفتوگۆیە لەبەردەم تەرمی دایکمدا باش نییە. ویستم پێی بڵێم کە تۆ خۆت ئەم گفت و گوێت دەست پێکرد نەک من بەڵام وام بیرکردەوە کە هەر قسە نەکەم باشترە پاشان وەکو یەکێک کە لە بار و دۆخی کۆشک و ئەو ڕقی کە دانیشتوانی کۆشک لەتی ئیان هەبوو بێ ئاگابێت وتم باکتاتون بۆچی هیچ کامێک لە ژنەکانی کۆشک لێرەدا ئامادەنین و بۆ مەرگی دایکت ناگریێن ئەو کاتەی کە دایکت بۆ خانی مەرگ ئەبەن کە لەوێ لاشەکەی مۆمیابکەن هەندێ بەکرێ گرتە هەن کە لە ڕێگادا شیوەنەکەن و فرمێسک ئەڕێژن و خۆڵەمێش بەسەر خۆیان داکەن، بەڵام لەبەرئەوەی کە تەرمی دایکت وا زوو نابرێتە خانەی مەرگەوە پێویستە یەکێک لێرەدا بە دیارییەوە بگریێت و من خۆم لەبەرئەوەی کە پزیشکم ناتوانم بگریێم چونکە پزیشک لەبەرئەوەی کە مردنێکی زۆر ئەبینێ فرمێسکی وشک ئەبێتەوە و توانای گریانی نابێت و لە دوای ئەوەی کە کەمێ کەوتە ناو ساڵەوە ئیتر چێژ لە گۆرانی و مۆسیقاش وەرناگرێ. لەبەرئەوەی پزیشکێک کە لە هەموو ماوەی تەمەنیدا بەرامبەر بە ساردی مەرگ ژیابێ ئەو گەرمیە لەدەسدەدا کە بۆ سوود وەرگرتن لە ئاواز و مۆسیقا پێویستیەتی پاشان وتم ئەی شازادە خانمی میهرەبان کە هێشتا مێردێکت هەڵنەبژاردوە ئەوە بزانە کە گەنجێتی وەکو ڕۆژی گەرمی هاوینە و پیریش وەکو ڕۆژی نیوە گەرمی پایزە و مەرگ وەک ڕۆژی ساردی زستانە و ئەگەر کەسێ کەڵک لە ڕۆژە گەرمەکانی هاوین و ڕۆژە نیوە گەرمەکانی پایز وەرنەگرێ لە دوای هاتنی ڕۆژە ساردەکانی زستان و گەیشتنی مەرگ ئیتر کەڵک لە هیچ وەرناگرێ. باکتاتون وتی سینۆهە سەبارەت بە مردن لەگەڵ مندا مەدوێ چونکە من حەز ناکەم بیر لە مەرگ بکەمەوە لەبەرئەوەی گەنجم و شیلەی ژیان لە کاممدا شیرینە. منیش وەکو تۆ ناتوانم بگریەم چونکە من لە خویەکانەوە دروست بوومە و کەسێک کە لە خویەکانەوە بووبێت نابێ بگریێت و جگەلەوەش گریان ئەبێتە هۆی ئەوەی کە ئەو شتانەی بۆ جوانی لە دەم و چاوم داوە بشۆردرێتەوە و لەناو بچێ بەڵام لەبەرەوەی کە پێویستە یەکێک بە دیار دایکمەوە بگریێت ئێستا ئەڕۆم و ژنێ ئەهێنم کە بێت لێرەدا فرمێسک بڕێژێ. وتم باک تاتون لەو کاتەوە کە تۆم بینی و سەیری جوانیەکەتم کردووە بە جۆرێک شڵەژاوم کە ئەگەر تۆ ئێستا ژنێکی گەنج بۆ گریان بنێریتە ئێرە من یەک ساتیش لێرەدا نامێنمەوە کەواتە بڕۆ ژنێکی پیر بنێرە کەمێ لێرەدا بگرێت باک تاتون بە گاڵتەوتی سینۆهە من بیستبووم کە تۆ باوەڕت بە خوایەکان نیە بەڵام نەمەزانی کە ڕێز لە مردووەکانیش ناگری و لەبەرئەوەی کە دایکم مردووە نابێ لە تەنیشت تەرمەکەیەوە ئەم قسانە بکەی، بەڵام شێوەی گاڵتەکردنەکەی و ئەو کەیف خۆشیەی کە بە قسەکەی من پەیای کرد بۆمی دەرخست کە لەزەتی لە قسەکەم کردووە، من ئەم قسانەم بە ئەنقەست بە خوشکی فیرعەون وت و لەم وتەیە مەبەستێکم هەبوو، باکتاتون ڕۆشت و یەکێک لە ژنەکانی کۆشکی نارد و ڕوانیم ژنەکە پیرە، لە کۆشک جگە لە ژنە گەنجەکان کۆمەڵێ ژنی پیریش ئەژیان و ئەوان بریتی بوون لە ژنی فیرعەونەکانی پێشوو، ژنەکانی مێردی تیئی و دایەنەکان و پەرستارانی مناڵەکانی کۆشک و خزمەتکار و کەنیزەکان، بەڵام زۆربەی پیرەژنەکان خۆیان بە گەنج ئەزانی و لەبەرئەوەی کە لە کۆشکی پاشایەتیدا ئەژیان ئومێدەوار بوون کە بەم بۆنەیەوە پیاوێک بێتە هۆش و لەگەڵیاندا گۆزە بشکێنێت. ئەو ژنە پیرەی کە لەو ڕۆژەدا بۆ گریان هات ناوی مەه و نەفر بوو من هەر کە دەم و چاویم بینی زانیم لەو ژنانێ کە پیاوانی خۆشەوێت و مەه و نەفر کە بە بەشی دووەمی ناوەکەیدا دیار بوو کە لە ڕابردوودا جوان بووە لە دوای گەشتنی دەستی کرد بە شیوەنکردن من ڕۆشتم و گۆزێ خواردنەوەم هێنا و پێکێکم دا پێی وتم مەه و نەفر ئەمە بنوۆشەوە چونکە بۆ تۆ بەکەڵکە ئەو خواردیە و چیتر نەگریا و من بۆ ئەوەی قسەی لێ دەربێنم لەبارەی جوانی ڕابردووی گفت و گۆم لەگەڵیدا کرد و پرسییم ئایا ڕاستە کە لە نێوان ژنەکانی فیرعونی پێشوو تەنهاتی ئی کوڕی بووە و ئەوانی تر هەموو کچیان بووە مەه و نەفر بەترسەوە سەیرێکی مردوەکەی کرد و ئیشارەتی بۆ من کرد کە بێدەنگ بم و دیار بوو لەوە ترسا کە ئەگەر من قسە بکەم مردووەکە قسەکانی من و وەڵامەکانی ئەوە بیستێ و دیسانەوە بۆ ئەوەی بیدوێنم زیاتر باسی جوانیەکەی ڕابردوویم بۆ کرد و وتم مەهو نەفر تۆ ئەمڕۆش هەر جوانی و چاوەکانت وەکو کچە گەنجەکانە و ئەگەر تۆ کچێکی گەنج لەبەردەم پیاوێکدا دابنێن ئەم پیاوە چاوپۆشی لە کچە گەنجەکە ئەکات و حەزەکا لەگەڵ تۆدا جووت بێ ژنەکان هەرچەندە پیر و ناشیرین بن باوەڕ بەم قسانەکەن ئەگەرچی بشزانن کە بێژەرەکە بۆ گاڵتەپێکردنم قسەکە بۆیە مەه و نەفر لەگەڵ من دابوو بە هاوڕێ و کاتێک کەلاشەی تیئیان بۆ مۆمیاییکردن بەرەو خانەی مەرگ برد ئەو ژنە پیرە داوای لە من کرد کە بۆ ژوورەکەی بچم و بەیەکەوە بنۆشینەوە من لەبەرەوەی کامویست زانیاری لێ بەدەست بێنم بۆ داوەتەکەی چوم و لە ژوورەکەیدا کەمێ خواردنەوەم نۆشیە و هانی ئەومدا کە بنۆشێتەوە بۆ ئەوەی مەز بێ کاتێ کە سەرخۆش بوو وتی تی ئی لە هەڵبژاردنی پیاواندا زەوقێکی سەیری هەبوو چونکە لە گەنجە میسریەکان کە هەموویان جوان و خۆش ئەندام بوون و پێستی لەشیان نەرم و گەنم ڕەنگ بوو بۆن خۆش بوو بێزار بوو لەبری ئەوان ڕەشە کەڵەگەتەکانی بۆ ڕابواردن هەڵەبژارد و ئەیوت لەزەت لە بۆنی توندی لەشیان و دڵ ڕەقی کاتی ڕاوەردنیان ئەکەم. کاتێ کە ژنە پیرەکە ئەم قسانەیە کرد لێم نزیک بۆ و بۆنی شان و سینەمی کرد بەڵام من ئەوم لە خۆم دوور کردەوە وتم ئایا بیستوتە کە تی ئی لە کاری چنین دا وەستا بوو سەبەتەی دروست ئەکرد وە ئایا تۆ نەت بینی کە لە کاتی شەو دا ئەو سەبەتانە بە دەم ئاوی نیل دا بدا پیرێژنەکە وتی لەبەرئەوەی کەتیی مردووە و من لە مەترسیی ئەو ئاسوودە بوومە ئەتوانم پێت بڵێم کە لە سەردەمی ژیانی فیرعەونی پێشوو سێ مناڵی کوڕ بە دەستی تییی خرایە سەبەتەوە و سەبەتەکەیان لەسەر ئاوی نیل بەرەڵا کرد و تییی دڵنیا بوو کە هەر کەسێ ئەو سەبەتانە ببینێ وا ئەزانێ کە ئەو کۆرپەیە مناڵی یەکێک لە هەژارانە و لەبەر ئەوەی دایک و باوکی خۆی نەیان توانیوە پارێزگاری لە کۆرپەکەیان بکەن خستویانەتە ناو سەبەتەوە و بەدەم نیلیاندا داوە ئەو کاتەی کە تی ئی مناڵی کوڕی ژنەکانی فیرعەونی ئەدزی و لە سەبەتەیا دای ئەناوەی خستە سەر ئاوی نیل کاتێک بوو کە هێشتا لە خویەکانە ترسا و نەیەوێرا ئەو مناڵە کوڕانە بکوژێت و دەست لە خوێنیان وەربدا بەڵام لە دوای ئەوەی کە ئامی شێوەی بەکارهێنانی زەهری فێری تی ئی کرد ئیتر ئەو کۆرپە کوڕەکانی کە لە کۆشکدا لە ژنە کۆنەکانی فیرعەونە بوون ئەیکوشت، بەڵام کاتێک کە کچی پاشای میتانی و هاوسەری فیرعەون کوڕێکی بوو، هێشتا تی ئی شێوەی بەکارهێنانی ئەو زەهرەی نەئەزانی، بۆیە ئەو کوڕەی لە سەبەتەیەک نا و بەدەم ئاوی نیلیدا دا، وتم مه و نفر، تۆ لەبرەوەی کا زانی من پیاوێکی ئەزموون نەدیتم ئەم قسەیە بە من ئەڵێیت بۆ ئەوەی پێم ڕابێری چونکە من بیستومە کە کچی پاشای میتانی واتە هاوسەری فیرعەونی پێشوو کوڕی نەبوو ژنەکە وتی سینۆهە تۆ پیاوێکی بێ ئەزموون نیت بەڵکو خاوەن تەجروبەیەکی زۆریت و چاوەکانت شایەدیە دەن کە کاتێک ئەڵێی ئەزمون دیتەنیم درۆەکەی وە ئەگەر تی ئی زیندوو بوایە ئەم قسەیەم بە تۆ نە ئەوت و ئەم نهێنیەم نە ئەدرکاند بەڵام لەبەرەوەی کە مردوە ئەتوانم پێت بڵێم کە تاکە کەسێک کە نەیەهێشت کچی پاشای میتانی ببێتە دایکی جێنشینی میسر ئەم تی ئیە بوو تۆ ئاگاداری کە لە کۆنەوە ڕەسم وابوە فیرعەونەکانی میسر ژنێکیان لە خانەوادەی پاشایەتی میتانی هەڵبژارد و لەبەرەوەی ئەوان خۆیان حەزیانەکرد کچەکانیان بدەنە فیرعەونەکانی میسر ئەو کچانیان بە مناڵی لە میتانیەوە بۆ میسرە نارد بۆ ئەوەی لە دەرباری میسردا گەورە ببن و فیرعەون بتوانێت بە پێی ئارەزووی خۆی ڕایان بهێنێ و لە دوای گەورەبوون ببنە ژنی فیرعەون لەم سەردەمەشدا کچێکی مناڵ لە ماڵی پاشای میتانیەوە بۆ میسڕ هات و لە کۆشکی پاشایەتی ئێرەدا نیشتەجێ بوو بۆ ئەوەی لە دوای پێگەیشتن ببێتە هاوسەری ئەخناتون، بەڵام لە تۆ شاراوە نییە کە ئەو کچە مرد، بەڵام کچی پاشای میتانی و هاوسەری فیرعەونی پێشوو کە ناوی تادۆ هپا بوو کاتێ هاتە میسڕەوە ئەوەندە بچووک بوو کە یاری بە بووکەشووشە ئەکرد، تا ئەو کاتەی پێگەی و ئەندامەکانی لەشی گەشەی کرد و گەشتە تەمەنی چواردە ساڵان تیئی زۆر هەوڵیدا کە نەهێڵێت فیرعەونی ڕابردوو ئەم کچە وەکو ژنەکانی تر بکاتە خوشکی خۆی بەڵام هەوڵەکەی سەری نەگرت چونکە پیاو کاتێک کە لە نزیک ژنێکەوە ژیان بباتە سەر کە ئەندامەکانی لەشی ئەو تازە گەیشتبێتە قۆناغی گەشەسەندن بە ڕادەیەک تینوی ڕابواردن لەگەڵی دابێ کە هیچ کەسێ ناتوانێت دەستبەرداری ئەم حەزەی بکات و ئەگەر ئەو پیاوە ئەوەش بزانێت کە ئەو کچە ژنی ئەوە ئیتر بە یەکجاری لەگەڵیدا کۆ ئەبێتەوە. لە دوای ئەوەی کە تا دۆهپا بووە ژنی ڕاستەقینەی فیرعەون سکی پڕ بوو، لەو کاتەدا تی ئی بە هەموو ڕێگایەک هەوڵی دا کە کچی پاشای میتانی ناچار بکا کە مناڵەکەی لەبار ببا، بەڵام بۆی نەچووە سەر، تی ئی لەبارەی ژنەکانی ترەوە ئەم کارەیە کرد و ئەوانی ناچارە کرد مناڵەکانیان لەبار ببەن، چونکە ئەو ژنانە کە لە بنەماڵەیەکی گەورە نەبوون لە تی ئی ئەترسان و لە ترسی ئەو بۆ چۆنێتی لەباربردنی مناڵەکە فەرمانی جادووگەرە ڕەشپێستەکانیان جێبەجێ کرد یان ڕازیەبوون کە لە دوای مناڵبوون ئەگەر کۆرپەکە کوڕ بوو تیی ئەو کوڕە ببات و کچێک لە جیاتی ئەو دابنێ یان وای بڵاو بکاتەوە کە مناڵەکە مردووە. بەڵام کچی پاشای میتانی ژنێک بوو لە بنەماڵەیەکی بنەچە و ڕەسەن و سەرەڕای ئەوەش لێرەدا هەندێ لە گەورەکان کە پلەوپایە و دەوڵەمەندیەکەیان بە ئەوەوە بەسرابۆوە پاڵپشتیان لێ کرد و هیوادار بوون کە ئەو کوڕێکی ببێت بۆ ئەوەی لە دواڕۆژدا ببێتە جێنشینی فیرعەونی میسر، لە هەمان کاتدا کە کچەکەی پاشای میتانی دووگیان بوو، تیئیش سکی پڕ بوو، بەڵام من ئەمزانی کە مناڵەکەی ئەو لە فیرعەون نەبوو، بەڵکو لە پشتی ئامی بوو. تیئی کە زانی دووگیان بووە بڕیاری دا کە بە هەر شێوەیەک بێ مناڵی کچی پاشای میتانی لەناو ببا، بۆ ئەم مەبەستە ئامی لە شاری خۆرەوە بۆ تەبەس هێنا و هەموو خزمەتکارەکانی کۆشکی بە زێڕ و پارە یان بە هەڕەشە ملکەچی خۆی کرد. لە کاتی مناڵبوونی شازادە خانمی میتانی، هەموو هاوڕێکانی تی ئی و خزمەتکارەکانی لایەنگری ئەو بۆ هێورکردنەوەی ئازاری شازادە خانم دەورەیان لێی دا و کاتێک کە مناڵەکەی بوو دەرکەوت کوڕە بەڵام لە پاشەوەی کە هاتەوە هۆش و ویستی مناڵەکەی ببینێ مەلۆتکەیەکی کچی مردویان نیشانی دا وتیان ئەمە مناڵەکەی تۆیە من ئەزانم کە مناڵەکەی ئەو شازادە خانمە کوڕ بوو هەمان شەو ئەویان خستە ناو سەبەتەیەکەوە و لەسەر ڕووباری نیل بەجێیان هێشت وتم مەه و نەفر تۆ لە کوێ زانیت کەتی ئی لە پاش مناڵبوونی شازادە خانم کوڕەکەی ئەوی خستە ناو سەبەتەیەکەوە و بە ئاوی نیلی سپارد ژنە پیرەکە وتی لەو شەوەدا من خۆم چوومە ناو نیلەوە و سەبەتەکەم خستە ئاوەکەوە چونکە تیئی لەبەر ئەوەی کە دوو گیان بوو نەیەتوانی بچێتە ناو ڕووبارەوە و ئەگەر سەبەتەکەی لە نزیکی وشکانیە و بەرەڵا بکردایە ئەو سەبەتەیە لە قامیشەکانی قەراغنیل گیریە کرد و دوور ناکەوتەوە بۆیە بە منیوت بچمە ناو ئاوی ڕووبارەوە و سەبەتەکە لە شوێنێکدا دابنێم کە جوڵەی ئاوەکە دووری بخاتەوە. کاتێ کە ئەم وتەیەم بیست، بە ڕادەیەک توڕە بووم کە هەڵسام و جامی خواردنەوەکەم بە زەوی دادا و دامە بەر لقە. مەهونەفر کە توڕەییەکەی منی بینی دەستمی گرت و داینیشاندمەوە وتی، من ئەم سەرگوزەشتەیەم بۆ کەس نەگێڕاوەتەوە، بەڵام لەبەرئەوەی کە تۆم خۆشەوێ بۆتم باس کرد. وە لە ناو هەموو خزمەتکارەکانی کۆشک تی ئی تەنها متمانەی بە من بوو چونکە لە نهێنیەکانی ڕابردووی ژیانی من بە ئاگا بوو ئەیزانی کە ئەگەر من خیانەتی لێ بکەم ئەتوانێ لە ناوم ببات و من بینیم کە ئەو سەبەتەی مناڵی شازادە خانمەکەم خستە ناوی بە دەستی تی ئی چنرابوو کاتێک کە مناڵەکەمان خستە ناو سەبەتەکەوە زیندوو بوو، کاتێک کە سەبەتەکەم بەردا و ئاو دووری خستەوە زۆر ئومێدەوار نەبووم کە ئەو کوڕە بمێنێ و ژن یان پیاوێ ئەو سەبەتەیە لە ئاو بگرنەوە و مناڵەکە بەخێو بکەن چونکە لە ڕووباری نیلدا تیمساح زۆرە و ئەم تیمساحانە مناڵەکان قوتەدەن یان باڵندە گۆشتخۆرەکان ئەیکەنە خۆراکی خۆیان. شازادە خانم لە دوای ئەوەی هۆشی هاتەوە ڕوانی مناڵێکی مردویان لە تەنیشتیەوە داناوە کەوتە شیوەن و وتی، ئەم کچە مناڵی من نیە چونکە نە ڕەنگی پێستی وەکو منە و نە سەریشی لە سەری من ئەچێ. ئەو ژنە ڕاستی ئەکرد چونکە ئەو شازادە خانمە وەکو هەموو ژنەکانی وڵاتی خۆی ڕەنگێکی ڕۆشنی هەبوو، سەری بچوک و ناسک بوو لە کاتێکدا کە مناڵە کچەکە ئەسمەر بوو. شازادە خانم بە شیوەن و گریانە وتی، تیئی و جادووگەرە ڕەشپێستەکان مناڵەکەی منیان بە ئامرازەکانی جادووگەری گۆڕیوە. بەڵام تیئی وتی، ئەم ژنە لەبەر ئەوەی کە ئەبینێ مناڵێکی مردووی هێناوەتە دنیاوە شێت بووە. فیرعەون گوێی لە قسەکەی تی ی گرت و لەو ڕۆژە بە دواوە شازادە خانمی میتانی نەخۆش کەوت و من بە دووری نازانم کە تی ی زەهری پێ خوراندبێ لەبەرئەوەی کە ئەترسا جارێکی تر دووگیان بێت و بزێتەوە چونکە لەگەڵەوەشدا کە خۆی سکی هەبوو بیری لەوە کردەوە کە نەوەکو ئەم جارەش کچی ببێ شازادە خانم ئەگەر چی نەخۆشیش بوو بەڵام چەند جارێ هەوڵیدا لە کۆشک ڕابکات و بە شوێن مناڵەکەیدا بگەڕێ بۆیە هەموو سەلماندیان کەتی ئی ڕازەکە کە ئەڵێ شێت بووە و ئەو ژنە ماوەیەک بە نەخۆشی مایەوە